گوێگرانی ئەزیز و خۆشەویست شەوتان شاد. خۆشحاڵین لە بەشی سی و دووی خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژاری موکریانی هەتینەوە لاتان، فەرموون هاوڕێبن لەگەڵماندا. هەژاری موکریانی لەو کاتەی بەسەرهاتی ژیانی خۆی دەگەڕێتەوە کاتێک کە لە ئیتالیا بووە و لە بخاریست ژیانی خۆی گوزەراندووە دەنووسێ عراقیەکان بەیانێکیان چاپ کرد لە دژی دەوڵەتی عراق و ئیسعمار دەبوو بڵاوکرێتەوە تا ئێوارە پتر لە 200 دانیان بڵاو نەکردبوو وتم چەندتان هەیە بمدەنێ، جلی کوردیم دەبرکرد و لەسەر پیادەڕەوی خەیابان وەستام. دونیا لە جلکەکەم کۆبووەوە، پتر لە هەزار دانەم لە دوو سەعاتدا لێوەشگیرا. ڕۆژێک لە خەیابانی ڤیکتۆریا ڕادەبردم، هەستم کرد دەستێک لەسەر شانمە، جەوانێک بوو پرسی، ئەرێ کاکە، تورکی دەزانی؟ منیش پێم وت کەمێک. وتی منیش تۆزێک تورکیم دەزانی لە بیرم چووەتەوە حەز دەکەم لێت فێر بمەوە ناوم میرجەیە فێرکارم ئەندامی حیزبی کۆمۆنیستیم بەو شەرتەی کە ئەویش فێرە ڕۆمانیم بکا پێکهاتین هەموو ڕۆژ میرجە لە بن دارێک چاوەنۆڕ بوو سەعات نۆ دەمدیتەوە تا ئێوارە پێکەوە دەگەڕاین میرجە جارێک بردمیە ماڵە خۆی خوشکێکی جوان و سەوداخۆش و دایکێکی پیری هەبوو بە ماشێن خەیاتی ئەکرد تورکیە زانی زۆری جنێو بە دەوڵەت دەدا دەیگوت ئەو هەموو خەڵکەیان بۆ تەبلیغاتی خۆیان دە بوخاریست خزاندووە هەر لە لادێ و لە شارەوە هەرچی پێ بڵێن ڕسق خەرجی ئەوانە دەکرێ و ئێمەش هیچمان دەست ناکەوێ لە پڕ پرسی تۆ کۆمۆنیستی وتم بەڵێ معلومە وتی کوڕم درۆ مەکە مەترسە بەخوا لەم گەڕەکە هیچ کەس کۆمۆنیستی خۆش ناوێ میرجەی کوڕیشم درۆ دەکا ئەمەی ڕاست بوو چونکە میرجە بە منی وتبوو کە هەر چەند لە حیزبدایە پەنسلینی قاچاخ دەفرۆشێ زۆر گەرما بوو ئارەقم کردبوو کراسەکەم زۆر چڵکن بوو هەرچی وتیان کۆتەکەت داکەنە وتم لە وڵاتی ئێمە کۆت داکەندن زۆر عەیبە جل شوشتنیش بەزمێک بوو جلە چڵکنەکانمان دادەکەن دەیان برد دەیان شت و هەموویان بە خاوێنی لەسەر مێزێک کەڵک دەکرد کە هەرکەس ئی خۆمان بناسینەوە برادەران هەرچی زوو بگەیشتایە کام کراس باش بوو دەیدزی جا وەرە گوێ لە قڕە و هەرا بگرە یەکێک ئیعلانی بە دیوارەوە دابوو نووسرابوو زۆر شەرمە کراس مەدزن ئیمزا یەکێک لە کراس دزراوان کراس دزین تەشەنەی کرد تیغ پۆڵ تەنانەت چەمچەش لە چەمەدانی یەکێک دابا و دانەخرابە دەدزرا ئەو دەم کە لە بەیروت بووین دەچوینە سەیری مەلەکەران لە دەم بەحر برادێک کە خەڵکی شاری چکۆڵەی کووت بوو لە کۆمۆنیستیدا زۆر وشک لە دیمەنی ژنی ڕووتی مایۆ لەبەر زۆر توڕە بوو، دەیگوت، ئەوە کاری ئیستیعمارە دەبێ لە دونیا نەمێنێ. لە بوخاریست دەریاچەیەکی زۆر گەورە و خۆش دە ناو شاردایە، پێی دەڵێن، تشمەجوو، یانی چەشمە و جۆگە، لە دەوری سەیرمان دەکرد. کچانی مەلەوان زۆر لەوانی بەیرووت ڕووتتر بوون. بانگم کرد، سەلمان! خۆی لێ دەخە و کردم. هەڵمساند. پێم وت جووتی بە چەن؟ وتی بە حەفتا، نازانم پووڵە وردەکەیان چ بوو؟ وتم ئەگەرچی زۆر گرانە حەوت جووتم بدەیە. حەسامەوە، بەڵام سەری قەیتان بە چرێش توون کرابوو، تەنەکەی تێدا نەبوو. بەلای دوو بۆیاخچی کەوشاندا ڕابوردم. یەکیان وتی، ئاغا، فارسی میدونی؟ وتم بڕۆ حیز، تۆ سنەییت، بۆ بە کوردی قسە ناکەی؟ پێی وتم، ئای قوروان چۆن زانیت سنەییم، من بیست و پێنج ساڵە هام لێرە واکسی کار ئەکەم، فەرموو وەرە بچینە مزگەفت، جارێک تووشی یەکێکی پشتێند کەژووی کڵاو لبادی سپی هاتم، بۆم هات وتی، موسڵمان؟ منیش وتم، موسڵمان؟ ئیشارەی بە خۆی کرد، موسڵمان، بسم اللە الرحمن الرحیم، اعوذ باللە من الشیطان الرجیم، هەر بە ملمەوە نووسا و ملی لە ماچ کردنم نا، تێگەیشتم ئەلبانییە و ناوی عەبدولرەحمانە، ئێوارەیەک تووشی پیاوێ پەنجا ساڵە هاتم، کچێکی دەگەڵ بوو. نە پکەی نە پخۆی، تەماشای سای گەردنی کەی. لێی پرسیم، هایک؟ یانی ئەرمەنیت؟ زۆر جاری تریش خەڵکی بوخاریست بە ئەرمەنیان دەزانیم. وتم، نەخێر کوردم. وتی، کورد؟ نەکەی قسە دەگەڵ کچەکەم بکەی. نابێ ببێتە ئاشنات. باوکی من جیلۆ بوو، سمایلاغای سمکۆ کوشتی. منیش وتم، زۆر بەداخەوە. باوەڕکە من ڕازی نەبووم باپیری جوانی وا بکوژرێ. شەوێک چوومە کافەیەک کە خەڵک لە حەسار دانیشتبوون تەنیا لەسەر مێزێک بووم کچێک یا ژنێک هاتە لام وتی ئیجازە هەیە وتم فەرموو داوای بتڵە شەرابێکی کرد بە بزەیەکی حیزانە دواندمی و دواندمی وتی ناوم کارمێنە حەز دەکەم ببمە ئاشنا و زۆرتر یەکترمان چاو پێ بکەوێ منیش وتم با بزانین چونکە من ئەگەر کاری خۆم هەبێ بەجێی نایەڵم بەڵام لەوانەیە بێمەوە سۆراغت ویستی بچین پێکەوە سەیری سەمای بە کۆمەڵی مەدان بکەین پێم ناخۆش نەبوو وتی دەی من دەچم پوڵی گاسۆنەکە ئەدەم تۆش کەیفت لێیە وەرە پوڵی خۆت بدە یان بم دەیە من دەیدەمێ بازوو دەرچین بەندەش کەرکەر پەنجالی ڕۆمانیم شک دەبرد دامە دەستی کە باقیەکەم بۆ بێنێتەوە تەشریفی ڕۆیشت و ئێستاش نەهاتەوە گارسۆن هات وتی بێنە پارە وتم پێم نییە. خاوەن کافە پێی زانی، سەرێکی ڕاوەشان، وتی، داد لە دەست کچی ڕۆمانی. عەفووی کردم و هەڵتەک هەڵتەک بە گیرفانی بەتاڵەوە هاتمەوە. بیرم لە ئۆپێرای کارمین دەکردەوە کە ئەمەی منیش بەخێر بەزمی ئۆپێرای کارمێنێک بوو. ڕۆمانی، چاوڕەشی گەنم ڕەنگ بوون، خوێن شیرین و ڕووخۆش. ئەو شتەش کە ئێمە ناومان ناوە نامووسپارێزی، نەک هەر لە کن ئەوان، بگرە لە ئەورووپا و ڕووسیاشدا کەمتر تەرەفداری هەیە. وتیان بۆ ناچی ئەوە مێردەکەیەتی تکات لێیەکا ئاخری ئەرمەنیەک لە دەست ژنەتیوی ڕزگار کردم بەڕاستی زۆر زەحمەتە ڕۆژەڵاتی ئەویش نەخوازا کورد لەو بێشەرمیە خۆشی بێت. وتم، مامە، ئەوە چییە؟ وتی، من فەیلەسووفم، ئەوەش تەلیسکۆبە، لەیەک بدە و تەماشای ئاسمان بکە. لە کاکەشان و ئەستێرەکانم ڕوانی، زۆرم بەلاوە سەیر بوو. ئیتر لە عومرما تازە تەلیسکۆبم تەماشا نەکردووەتەوە. ڕۆمانیا حەوت ساڵ بوو بووبووە دەوڵەت، نەیانتوانیبوو لە هەموو شوێنان کەڵخۆز دانێ، گوتیان دوازدە کەڵخۆز هەیە، بردیانینە سەیری یەکیان، خانووی چاک و ڕادیۆ، وتم با بۆ ئیدارەی خۆمان ئینتیخابات بکەین، بیر و بڕوای خۆتان بە ئازادی دەربڕن، ڕووبینی مەکەن. چەند خۆشە با لە کۆمەڵێکی کەمیشدا بێ هەڵبژاردن ئازاد بێ. با دوو سبەی ئەم کارە بکەین. قوربان بوو بە سرت و خورت و پارتیبازی. ئەو دەیگوو من هەڵنەبژێری خۆت زانی. یەکێکی تر دەیگوو فڵان کەس هەڵمەبژێرە دایک و بابی جاسووسی نووری سەعیدن. ئەوی تر لەو لاوە دەیگوت هەر کەس هەڵم نەبژێرێ دایکی وا لێ ئەکەم و دەڵێم خاینە. حەو خۆ ئەمەش دەسکی دەرهات ئازادی قڕبەسەر لێرش جێگەی نییە سەلیم شاهێن ناوێکی عربی بەغدایی لە پێشدا دوو جار چوو بووە ویستیڤالان تامی خواردنی خۆش و ڕابواردنی خۆشی جهێڵانەی هەر لە بن دداندا مابووەوە ئەم جارش کە هاتبوو خۆی زۆر بە بەختەوەر دەزانی کە لەسەر کەشتیش گوتیان نابێ بڵێ کوردم ئەو لە هەمووان شیلگلتر بوو لە ڕێگەش ببووە کێشەمان و لێک تووڕە بووین لە هەڵبژاردن داوتیان عێراقی تر لە ئەوروپاوە زۆر هاتبوونە ڤیستیڤاڵ، ئێمەی دوانزە بووبووینە حەفتا و یەک نەفەر و هەر لە زیاد بووندا بووین. کۆنگرە دامەزرا. بەشی عێراقیان بە ئاڵای عێراقەوە لە دوو ڕیزدا بوو، ڕانکە و چۆغە، مێزەرێکی جل، پشتێن، کەڵاشی تازەی هەورامانی، چووم لە ڕیزدا دانیشتم. تەواو ورچی مۆمیایی کراو. وەک کوندە بوو کە دەڵێن چوێلەکە دەوری دەدەن، حەز لە چاوی دەکەن هەرچی وێنەگر و خەبەرنیگار بوون دەوریان گرتم و بوو بە فچەفچی دوربینە کێی خەڵکی کوێی لە ڕووپەڕێک نیوە نەخشەیەکی ئێران و عێراقم کێشا بوو کوردستانی ناسەربەخۆم نیشانە کردبوو زۆر نوسخەم نۆسی بووەوە هەرکەسە دەنکێکم دەدانێ هێندیەک بە قەڵەم وێنەی کێشام بەڵام ئەشەدەم بیللا هیچ وەک خۆم نایەچوو دوای جەلسە هاتینەوە کۆڕیان بۆ گرتم وتیان تۆ لە دیسپلین لات داوە وتم برام من پاژی هەیئەتی عراقی نیم قانونتان بەسەر مندا ناڕوا وتیان ئەو قسانە بۆ خۆت باشە کورد و مورد حەقی نییە خۆی دەرخا سبەش چوومەوە جەلسە هەمان تاس و هەمان حەمام ئەو ڕۆژە تۆزێک درەنگ هاتمەوە مەنزڵ گوێم لێ بوو چەققە و هەرایە هەر چوومە ژوور قڕ و قپ وستەیان لە خۆ بڕی وتم بەڕاستی زۆر مەردن حەفتا و ئەوەندە کەس لە من ئەترسن چیتان دەربارەی من دەگوت وتیان دەمانگوت ئەگەر بە جلی کوردییەوە بێی و داوای قسەی خۆت بکەی ئیجرائاتت دەرحەق دەکەین وتم ئێوە نازانن ئیجرائات چییە با من پێتان بڵێم خۆتان ناتوانن دەرمکەن ناچارن بچنە ئیدارەی دژی جاسوسی بڵێن جاسوسێکمان کەشف کردووە کە دەگەڵمان هاتووە ئەودەم ئەگەر باوەڕیان پێکردن کەلەپ چەم دەکەن دەچمە ویەن دەچمە سەفارەت دەڵێم دژی دەوڵەتم بە حەپسی بە تەیارە دەمنێرنەوە بەغدا لێم دەدەن ڕاستی بڵێ ئەو دەم کامە سەگ باب ئازای بێتەوە بەغدایە لەوێ یەکتری دەبینینەوە تۆزێک ترسان پێیان وتم نا نا کاکە کاکە کێ دەڵێت تۆ پیاوی خراپی بەڵام دەڵێین تۆ دەگەڵ ئێمە هاتووی دەبێ بە قسەی ڕئیس بکەیت ئێوارە چوومە دەفتەری کۆنگرە کابرایەکی ئێرانی تودەیی بە ناوی نەمازی هەمەکارەیی کاری ڕۆژەڵاتیان بوو پێی وتم خاهش دەکەم شتێکم نووسیوە بۆم بە فەرەنسایی یان ئینگلیزی تەرجەمە بکەن منیش وتم ئای بە چاوان تۆ بیهێنە و دەست بەجێ دەکرێ هاوار و بانگی خۆم بە کوردی نووسی بوو شعری نەشمیلیشم حازر کردبوو شەودانیشتم کردم نە فارسی سبەی بردم بۆ نەمازی وتی سبەی وەرەوە حازرە سبەی چوومەوە وتی ئێوارە بۆیان گێڕامەوە کە عراقیەکان وتویانە بۆی مەکە و مەحتەلیکە ئێوارە چوومەوەوتی سبەی وەرەوە وتم وەم زانی تودەی لە ئێرانێتی شوێراوەیە بەڵام ئێرانی و درۆ بەیەکتری نایان کرێ دەیکەی یا نایکەی وتی های هەڕەشەم لێ دەکەی نایکەم ناشێڵم بۆت بکەن چاوم ئەرزی نایەدی کراواتەکەم گرت و بەرمست و شەقمدا سێ کەس لێ بوون هاتن دەستم بگرن لە قەڵسییەکەم ترسان، بانگیان کرد، ئاغای کازمی، ئاغای کازمی، کوڕە جەحێڵەیەک بە غار هات، دەستی گرتم، وتی، ها چ خەبەرە؟ وتم، ئەمڕۆ بۆم تەرجەمە نەکرێ واوەیلا بە حاڵی، من کوردم و گوێ نادەمە دواڕۆژ چ دەبێ؟ کازمی وتی، نەمازی، زۆر بێ ئەخلاقی، ئەگەر هەر پیاو بای درۆت دەگەڵ ئەو پیاوە نایەکرد، دەستی خۆش بێ، بریا پتری تێ هەڵدابای، نەمازی هەر شانۆپیلی ڕاست دەکردەوە و بە کزێکەوە گوتی، خەتای عێراقییەکان بوو. کازمی گوتی، کوا، چت پێیە بێنە. قەت سەعاتێکی نەبرد تەرجەمەی فەڕەنسی و ئینگلیزی تایپکراوی بۆ هێنام. وتی، هەر کارێکی تریشت هەیە حازرم. پێم وت، دە توخوا سبەی سەعات دە وەرە کۆنگرە بمبینە، ببە بە تەرجومانی قسانم. سبەی بە جلی کوردییەوە چوومەوە، لە سەفی عێراقییان دانیشتم، کازمی هات، ڕاست بوومەوە، وتم وەرە، سەرکەوتین، چووینە لای سەرۆکی کۆنگرە، کە ئێستا ناوەکەم لە بیر چووەتەوە، فەڕەنسی بوو، وتم، من کوردێکم سەر بە هیچ دەوڵەتێک نیم، هاوارێکم هەیە لە تەڕەف دونیا خۆمەوە، ئایا هومێدم هەبێ کە لەم مینبەرەوە ڕێگەم بدرێ هاوارەکەم بکەم؟ من دەڵێم و کازمی بە فەڕەنسایی بەو دەڵێ، لەو دەمەدا دکتۆر سەفا حافز کە حقووقی بوو وەسەر کەوت، هێندێ قسەی دەگەڵ ڕئیس کرد تێنەگەیشتم ڕئیس لە جواب ماگوتی ئێرە مینبەرێکی ئازادە ئەگەر یەکێک بیاوێ جوێنیشمان پێ بدا ڕێگەی هەیە باشە ناو دەنووسم هاواری خۆت بکە سوپاسمان کرد هاتی نەخوار کازمی وتی سەفا حافز پێیگوت ئەوە دەگەڵ دەستەی عراقە عێراقیش قسەی خۆی کردووە بە قانون حەقی نییە ڕئیس پێیگوت ئەو پیاوە دەڵێ من بە تەنیا قسە بۆ خۆم دەکەم و سەر بە هیچ دەستەیەک نیم لەلایەن چینی دۆستانمەوە لە چەپڵە ئەدەن، شەڕ هەر شەڕە، نابێ بۆ هیچ پیاوکوژێک چەپڵە لێ بدەین. لە جەلسە چۆڵ بووندا کە دیسان وەبەر حەملەی وێنەگران کەوتبووم، ڕەئیس دەستی لە شانم دا، وتی، دوو سبەی سەعات دە نۆرەتە. هاتمەوە مەنزڵ، هەر کەسە لەبەر خۆیەوە دەستی دەگوشیم. دەیان گوت تەبریکت پێ دەڵێم. ڕەئیس فەرمووی دادەی بزانین چ دەخوێنییەوە. وتم کا غەفوور، خوا ئەیزانی نە ئێستا نە پاش خوێندنەوە چاوتان بە نووسراوم ناکەوێ. خاترجەم بخەوە. دوو سبەی هات چوومە سەر سەکۆ. بە کوردی وتار و شعرم خوێندەوە. وام دەنەڕاند دەتگوت لە ئەشکەوتدام. لەو کۆنگرەیەدا چوار زمان ڕەسمی بوو، دەبوایە وتار تەرجومە کرابا بەو چوارانە کە بریتی بوون لە، ڕووسی، فەڕەنسی، ئینگلیسی، ئەسپانی. وەرگێڕ لە پشت پەردەوە کەلیمە بە کەلیمە دەیانگوت. لە مێزی پێش گوێگراندا چەند کونێک هەبوو ناوی زمانەکانیان لێ نووسرابوو. گوێ پووشت لە گوێ دەکرد و سەرەکەی دیت دەو کونە زمانە ڕادەکرد کە دەتزانی. جێگەی ئەوەش هەبوو کە ڕاستەوخۆ دەنگی کابرای وێژەر بە زمانی خۆی ببیستی. دە جا بۆ ورچە قوڵە لە چەپڵە دەن. چەپڵە زۆری کێشا. کیژێک بە دەسکە گوڵێکەوە هات. دەستی کوشیم گوتی، من تورکم. دەزانم دەوڵەتی من چەندی ناحەقی لە کورد کردووە. بەڵام تۆ من ببەخشە. گوێگرانی ئازیز و خۆشەویست و ئاشنایانی دنیای کتێب لێرەدا بەم شێوەیە هاتینە کۆتایی بەشی سیودوی خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژاری مکریانی تا شەوێکی تر بەختەوەر بژین.